کاسێتی هەشتەم لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی دووەم لە لاپەڕە دوو سەد و بیست و. سۆفیا سەیری کاژمێری کرد، کاژمێر دێە دەبێت بڕۆم. بەڵام دەبێت دەربارەی فەیلەسوفی دووەمی سەدەکانی ناوەڕاست باس بکەین. چۆن بچینە دەرەوە دانیشین؟ یا چۆنە بچینە دەرەوە دانیشین؟ ئالبێرتۆ هەستایە سەر پێ و بە ڕێڕەوی کڵێساکەدا چووە دەر. وەکو ئەوە وابوو کە سەبارەت بە ڕاستیهایەکی ڕۆحی و دوعا و نزا تێ بفکرێت. سۆفیا بە دوایدا ڕۆیشت و هەستی کرد هیچ ڕێگەیەکی تری نییە. هەتا و تازە لە ناو هەورەکاندا هاتبووە دەر. ئالبێرتۆ لە سەر کورسییەک دانیشت و سۆفیا لە فیکریدا دەیوت ئەگەر کەسێک ئێمە لێرە ببینێت چۆن بیر دەکاتەوە؟ دانیشتن لەسەر کورسی کلیسا لە کاژمێردەدا خۆی نائاساییە، بەتایبەتی لەگەڵ ڕاهیبێکی دەورانی ئەوەستا. ئالبێرتۆ دەستی کرد بە باسکردن کاژمێر هەشتە. نزیکەی چوار سەد ساڵ لە کاتی ئۆگۆستینۆس تێپەڕیوە و ئێستا دەورانی خوێندنگەکانی سەدەکانی وەستایە. لە ئێستاوە تا کاژمێر دە پەروەردە لە ژێر ڕکێفی دەیر و سۆفی خانە دایە. لە نێوان کاژمێر دە و یازدە دا یەکەمین خوێندنگەی کڵیسایی دادەمەزرێت و لە نیوەڕۆ دا یەکەمین زانکۆکان دروست دەبن. کلیسا گەورەکانیش لەم دەورانە دا دروست کراون. مێژووی ئەم کڵیسایە کە لێی دانیشتووین دەگەڕێتەوە بۆ هەزار و دوو سەد. کاتێک کە ئێمە بە دەورانی گۆتیکی مەزن ناوی دەبەین شاری ئێمە توانای دروستکردنی کڵیسایەکی ئاوا گەورەی نەبوو. سۆفیا وتی بە ڕاستی پێویستیش نەبوو من لە کڵیسای خاڵی لە خەڵک بێزارم. هۆی دروستکردنی کلیسا گەورەکان تەنیا زۆری خەڵک نەبوو ئەوانە زۆرتر بۆ گەورەیی و پڕشکۆی خودا دروست دەکران و لە خۆیاندا چەشنێک لە گەورە ڕاگرتنی ئاینی بوون بەهەرحاڵ لەم دەورەدا ڕووداوێکی تر ڕوویدا کە بۆ ئێمەی فەیلەسووفان گرنگییەکی تایبەتی هەبوو. ئالبێرتۆ درێژەی پێدا، دەستڕۆیشتوویی عارەبەکان لە ئیسپانیا بەرە بەرە هەست پێ دەکرا. موسوڵمانەکان لە دەورانی وەستادا نەریتی ئەرستۆییان بە زیندوویی ڕاگرتبوو. لە کۆتایی سەدەی دوازدەهەمدا زانا ئیسلامییەکان بە بانگهێشتی دەوڵەمەندان و کاربەدەستانی ئیتالیا چوون بۆ ئەوێ. بەم چەشنە زۆر یەک لە ئاسەوارە بەهێزەکانی ئەرستۆ دیسان هاتنە گۆڕەوە و لە زمانی یۆنانی و عەرەبییەوە وەرگێڕدران بۆ لاتین. ئەم کارە ئیشتیایەکی تازەی سەبارەت بە زانستە سروشتییەکان دروست کرد و باسی پەیوەندی پەروەردە مەسیحییەکان و فەلسەفەی یۆنانی زیندوو کردەوە. بەڵام لە کوێدا دەبێ بیرۆکەی ئەرستۆ پەسەند بکرێت و لە کوێی تردا دەبێ پشت بە ئنجیل و تەورات ببەستین؟ سۆفیا لە مەبەستم تێدەگەیت؟ سۆفیا سەری بزواند و ئالبێرتۆ درێژەی پێ دا. گەورەترین و گرنگترین فەیلەسوفی ئەم دەورانە پیاوێکی ئاینی بە ناوی ئاکویناس بوو کە لە هەزار و دوو سەد و بیست و پێنج تا هەزار و دوو سەد و حەفتا و پێنج دا ژیا. خەڵکی شارێکی بچووک بوو بە ناوی ئاکۆنیۆ لە نێوان شارەکانی ڕۆم و ناپلدا. ماوەیەکیش لە زانکۆکانی پاریسدا وانەی دەوتەوە من ئەو بە فەیلەسوف ناو دەبەم بەڵام هەر بەو ئەندازە زانیاری لەسەر باسەکانی ئاینیەکان هەبوو فەلسەفە و زانستە ئاینیەکان لەو دەورانەدا جیاوازیەکی زۆری نەبوو هەروا کە وتمان ئاگۆستینۆس ئەفلاتونی کردە مەسیحی ئاکۆی ناسیش ئەرستۆی کردە مەسیحی بە مەسیحی کردنی کەسانێک کە چەند ساڵ پێش لەوان دەژیان سەیر نییە؟ قسەکەت ڕاستە. بەڵام مەبەست لە بە مەسیحی کردنی ئەم ئەم دوو فەیلەسوفە گەورە یۆنانیە ئەوەیە کە فەلسەفەکانی ئەوانیان بە شێوازێک شی دەکردەوە و پێناسە دەکرد کە چیتر بۆ زانستە مەسیحیەکان مەترسیدار نەبوو. ئاکۆیناس لە نمونەی ئەو کەسانە بوو کە هەوڵیدا ئەرستۆ و مەسیحیەت پێکەوە گرێبدا و سەریەکیان بخاتەوە. بە واتایەکی تر فەیلەسوفانی ئەو دەورە هاوئامێزییەکی پتەویان دروست کرد لە عەقڵ و باوەڕ. ئاکۆیناس ئەم کارەی بە دەستپێکردنی وتنەوەی فەلسەفەی ئەرستۆ و وتارەکانی دەست پێ کرد. بە داخەوە من دوێ شەو زۆر کەم خەوتم ببوورە بەڵام دەکرێت ڕوونتر بدوێیت؟ ئاکۆیناس پێی وابوو لە نێوان ئەو شتەی کە عەقڵ پێمان دەڵێت و ئەو شتەی کە وەحی یا باوەڕی مەسیحی فێرمان دەکا وەکوو پێویست دژایەتییەک نابینرێت و زۆربەی کات فەلسەفە و مەسیحییەت هاوڕان. کەواتە دەتوانیت لە زۆر کاتدا لە ڕێگەی عەقڵەوە بگەیتە ئەو ڕاستییانە کە لە تەورات و ئینجیلدا هاتووە. عەقڵ چۆن دەتوانێ پێمان بڵێ کە خودا جیهانی لە شەش ڕۆژدا خوڵقاند یا عیسا کوڕی خودایە؟ ئەڵبەت کە وا نییە. ئەم ڕاستییە بە ناو باوەڕییە تەنیا لە ڕێگەی باوەڕ و وەحیەوە دەست دەکەوێت. بەڵام ئاکۆیناس بڕوای بە بوونی چەندین ڕاستی ئاینی و سروشتی بوو. مەبەستی ئەو ڕاستیانەیە کە هەم لە ڕێگای باوەڕ و هەم لە ڕێگای عەقڵی زاتی و سروشتییەوە بەدەست دێت. بۆ نموونە ڕاستە کە خودا هەیە، ئاکۆیناس دەڵێت بۆ گەیشتن بە خودا دوو ڕێگە هەیە. یەکێکیان باوەڕ و وەحی مەسیحییە، ڕێگاکەی تر عەقڵ و هەستەکانە. لە نێوان ئەم دوو ڕێگادا ڕێگای باوەڕ و وەحی زۆرتر جێی دڵنیاییە، چونکە گەر تەنیا جەخت لەسەر عەقڵ بکەینەوە زۆر بە ئاسانی ڕێگەکەمان گووم دەکەین. بەڵام لێرەدا مەبەستی سەرەکی ئاکۆیناس ئەوەیە کە لە نێوان فەیلەسوفانێکی وەکو ئەرستۆ و ئاینی مەسیحدا دژایەتیەک نیە. کەواتە بە هەر کامیان کە بمانەوێت دەتوانین باوەڕ بێنین، ئەرستۆ، تەورات یا ئنجیل. وانیە. ئەرستۆ ئاگاداری چەمکەکانی مەسیحیەت نەبووە بەڵام تا نیوەی ڕێگاکە ڕۆیشت. بۆیە جیاوازیەک هەیە لە نێوان تا نیوەی ڕێگا ڕۆیشتن و بە هەڵەدا چوون. بۆ نموونە دەکرێت بڵێین ئاتێن شارێکە لە ئەورووپادا باشترە سەیرێکی کتێبی جوگرافیاش بکەین لەوێدا دەگەینە ئەو ڕاستیە کە ئاتێن پایتەختی یۆنانە و یۆنانیش وڵاتێکی بچووکە لە باشووری ئەورووپادا ئەگەریش بەخت یارمەتیمان دا لەوانەیە باسی ئاکرۆپۆلیسیش لەوێدا بێت و لەوانەشە ناوی سوقرات و ئەفلاتونیش. بەڵام ئەو زانیاریە سەرەتاییەش دەربارەی ئاتێن دروست بوو. بەڵێ وایە. ئاکۆیناس دەیویست بیسەڵمێنێ تەنیا یەک ڕاستی هەیە شتێک کە سوقرات دەیڵێت و لە عەقڵی ئێمەدا گونجاوە. لەگەڵ پەروەردەکانی مەسیحدا هیچ دژایەتیەکی نیە. بە یارمەتی عەقڵ و پشتڕاستکردنەوەی هەستەکان دەتوانین بگەینە لایەنێکی تاقانە. بۆ نموونە ئەو ڕاستیەی کە ئەرستۆ لە شیکردنەوەی ژیانی گیاکان و گیاندارەکاندا دەیدرکێنێت، لایەنێکی تری ڕاستیە کە خودا لە کتێبی پیرۆزدا بۆ ئێمە دەینوێنێت. ئەم دوو لایەنە لە چەند لایەنێکی زۆر گرنگدا هاوشێوەی یەکن. لە زۆر یەک لە باسەکاندا کتێبی پیرۆز و عەقڵ بە یەک هەڵوێست دەردەکەون. بۆ نموونە ئەوەی کە خودا تاقانەیە. بەڵێ. فەلسەفەی ئەرستۆیش بوونی یەک خودا یا یەک هەڵسوڕێنەری ئاسمانی بە فکرێکی سەلماو دەزانێت، هێزێک کە تەواوی بزاف و ڕابوونەکانی سروشت دەخاتە گەڕ. بەڵام ئەرستۆ شیکردنەوەیەکی زۆرتر لە خودا ناکات و کەواتە سەبارەت بەم لایەنە دەبێت بە تەواوی خۆمان بدەینە دەستی کتێبی پیرۆز و پەروەردەکانی مەسیح. ئایا بە تەواوی سەلماوە کە خودایەک هەیە؟ ئەڵبەت نەک بە تەواوی، بەڵام تەنانەت لە دەورانی ئێمەشدا کەسانێک دەڵێن کە عەقڵی مرۆڤ ناتوانێت بوونی خودا ڕەت بکاتەوە. ئاکۆیناس لە مەیشی تێپەڕاند و پێیوابوو کە دەتوانێت بوونی خودا بە پشتبەستن بە فەلسەفەی ئەرستۆ بسەڵمێنێت. دەیوت ئێمە بە یارمەتی عەقڵی خۆمان دەتوانین ڕوونی بکەینەوە کە هەموو شتانی دەوروبەرمان هۆکار و هەڵسوڕێنەرێکی ئاسمانی هەیە. لە باوەڕی ئەودا هەم لە ڕێگای کتێبی پیرۆز و هەم لە ڕێگای عەقڵی مرۆڤەوە بوونی خودا بۆ مرۆڤ دەردەکەوێت. کەواتە ئێمە باسەکەمان دەربارەی هەم خوداناسێکی باوەڕییە و هەم خوداناسێکی سروشتی. باسە ئەخلاقییەکانیش ئەو تایبەتمەندیەی هەیە. کتێبی پیرۆز پێمان دەڵێ خودا دەیەوێ کە ئێمە چۆن بژین بەڵام خودا ویژدانیشی بە ئێمە بەخشیوە و لە ڕێگای ئەم بنەما سروشتیەوە دەتوانین ڕاست و ناڕاست لێک جیا بکەینەوە لە ژیانی ئەخلاقیشدا دوو ڕێگە هەیە ئەگەر کتێبی خودایشمان نەخوێندایەتەوە بەڵام ئەمەمانەزانی شتێک کە بۆ خۆت بە گونجاوی نازانیت بۆ خەڵکیش بە شیاوی مەزانە کەواتە دەزانین زیان گەیاندن بە خەڵک هەڵەیە. بۆیە باشترین ڕێنوێن شوێنکەوتنی کتێبی پیرۆزە. سۆفیا وتی، وا دەزانم تێگەیشتم، بە بینینی هەورەگرمە تێدەگەین کە زریان نزیکە، ئەوەش هاوشێوەی ئەم نموونەیە. ڕاستە. ئەگەر کوێریش بین، دەنگی هەورەگرمە دەبیستین و ئەگەر کەڕ بین، تیشکی هەورەگرمەکە دەبینین. ئەڵبەت باشتر وایە کە هەم بینین و هەم بیستن بەهەرحاڵ لەنێوان هەستی بینین و بستندا هیچ دژایەتییەک نییە. بە پێچەوانەوە ئەم دوو هەستە هێزی یەکتری زیاد دەکەن. تێگەیشتم. دیمەنێکی تر دێنمە بەر چاو تەرکا داستانی مشک و مرۆڤەکانی جان ئیشتاین، بەک، دەخوێنیتەوە، بۆ نموونە، سۆفیا وتەکەی بڕی وتی، بەڵێ ئەوەم خوێندۆتەوە. ئایا هەست ناکەیت بە خوێندنەوەی ئەم کتێبە شتێک دەربارەی نووسەرەکەی هاتبێتە دەست؟ هەست دەکەم کەسێک نووسیویەتی. هەرەوەندە شتێکی تر تێنەگەیشتووی؟ دەڵێیت زۆر لە فیکری غەریبەدایە. کاتێک ئەم کتێبە، ئەم خوڵقاوەی جان ئیشتاین بێک دەخوێنیتەوە، شتێک دەربارەی ئەخلاق و فیکری نووسەریش دێتە دەستت. بەڵام چاوەڕوان ناکرێت تۆ شتێک لە ژیانی تاکەکەسی ئەو بزانیت. بۆ نموونە ناتوانی بە خوێندنەوەی ئەو ڕۆمانە بڵێیت کە نووسەر لە کاتی نووسیندا تەمەنی چەند ساڵ بووە لە کوێ ژیاوە و چەند منداڵی هەیە. ئەڵبەت کە نازانم. بەڵام دەتوانیت ئەم زانیاریانە لە ژیاننامەی جان ی شتاینبێکدا بخوێنیتەوە تەنیا لە ژیاننامەی ئەودایە کە دەتوانیت کەسایەتی ئەو بە باشی بناسیت. بەڵێ وایە. دەربارەی خوڵقاندنی خودا و کتێبی پیرۆزیر بارودۆخەکە بەو جۆرەیە. بە گەشت و گەڕان و لێکۆڵینەوە لە جیهانی سروشتیدا دەتوانین هەست بکەین کە خودایەک هەیە. بە ئاسانی دەتوانین بیبینین کە خودا گوڵ و حەیوانەکانی خۆشدەوێت. ئەگەر وا نەبوایە دروستی نەدەکردن و بەڵام زانیاری دەربارەی خودا تەنیا لە کتێبی پیرۆزدا هەیە. دەتوانین بڵێین تەنیا لە ژیاننامەکەیدا هەیە. سۆفیا وتی، تۆ نموونەی باش دەهێنیتەوە. ئالبێرتۆ وەڵامێکی نەبوو، بۆ یەکەم جار ئالبێرتۆ لە ناو فیکردا ڕۆچووبوو، بێ وەڵام مایەوە. سۆفیا نەیتوانی بەر بە خۆی بگرێت و پرسیاری کرد، ئەمانە چ پەیوەندییەکی بە هیلدەوە هەیە؟ ئێمە نازانین کە ئایا هیلدە بوونی هەیە، بەڵام دەزانین کەسێک ناونیشانی ئەو بۆ ئێمە دەنوێنێ، کارت پۆستاڵەکان، ملپێچی هاورێشمی، جانتای پارە، تای گۆرەوی. ئالبێرتۆ سەری بزواند و وتی، وا دیارە باوکی هیلدەیە کە بڕیارەدا چ نیشانەیەک بدا بە دەستمانەوە. ئێستا ئێمە تەنیا ئەوە دەزانین کەسێک بەردەوام پۆستکاردمان بۆ دەنێرێت، زۆر باش دەبوو گەر شتێکیشی دەربارەی خۆی بنووسیایە. سەبارەت بەم باسە دیسانەوە پێکەوە گفتوگۆ دەکەین. چارەکێکی ماوە بۆ کاژمێر یانزە، من دەبێت پێش لە کۆتایی سەدەکانی وۆستا لە ماڵەوە بم. چەند وشەیەکی تر دەڵێم و کۆتایی بە باسەکە دێنم. دەبێت باس بکرێ چۆن ئاکۆنیاس کەڵکی لە فەلسەفەی ئەرستۆ وەرگرت، لە سەرو باسانەی کە لەگەڵ خوداناسی کلیساکان و هیچ تێکەڵاوییەکی نەبوو. ئەم باسانە لە چەند بەشدا کۆ دەبۆوە وەکو مەنتق بیرۆکەی ناسینی جیهان و لە هەمووی گرنگتر فەلسەفەی سروشتی ئەرستۆ. بۆ نموونە لە یادت ماوە کە ئەرستۆ ڕەوتی مێژووی ژیانی گیاکان و گیاندارەکانی چۆن ڕیزبەندی دەکرد و خشتەی بۆ دروست دەکرد. سۆفیا سەری بزوان. ئەرستۆ باوەڕی وابوو ئەم خشتە بەندییە دەرخەری گەورەیی خودایە کە ئەم هەموو جیاوازیەی لە گیانداراندا دروست کردووە. ئاینی مەسیح بە ئاسانی لەم بازنەدا دەگونجێت. ئاکۆیناس ژیانی گیانداران پلە بە پلە دەبینێت، بەو واتایە کە لە گیاوە بۆ حەیوان و لە حەیوانەوە بۆ مرۆڤ، لە مرۆڤەوە بۆ فریشتەکان و لە فریشتەکانەوە دەگاتە خودا. مرۆڤ وەکو حەیوان ئەندامی جەستەیی و هەستەیی هەیە بەڵام خاوەن عەقڵیشە وە هەر ئەوە توانای بیرکردنەوەی ئەداتێ، فریشتەکان ئەندامی جەستەیی و هەستیان نیە بۆیە خاوەنی عەقڵ و بیرێکی خێرا و تیژن وەکو مرۆڤ پێویستیان بە بیرکردنەوە نیە پێویستیان بە کۆبەندی و دۆزینەوەی هۆکارەکان نیە بە پێچەوانەی ئێمە کە هەموو شتێک دەبێ هەنگاو بە هەنگاو فێرببین ئەوان لەوە پێش هەموو شتێک دەزانن و چونکە جەستەیان نیە هەرگیز نامرن. ئەڵبەت وەکو خودا هەمیشەیی نین، چونکە بە دەستی خودا خوڵقێندراون و بەڵام ئەوان جەستەیەکیان نییە کە لێی جیا ببنەوە، بۆیە هەرگیز نامرن. زۆر باشە. بەڵام خودا فرمان بە فریشتەکان دەکا ئەو دەتوانێ بە سەیرکردنێک هەموو شتێک ببینێت و بزانێت. کەواتە ئێستا ئێمە دەبینێت. بەڵێ لەوانەیە. بەڵام نەک ئێستا چونکە کات بۆ خودا وەک ئێمە نییە. ئێمە ئێستا لەگەڵ خودا جیاوازیمان هەیە، ئەم هەفتانە کە لە کاتی ئێمە تێدەپەڕێ لە کاتی خودا تێناپەڕێت. سۆفیا بە تێڕامانەوە وتی مرۆڤ ڕقی دێتەوە. و دەستێکی خستە ژێر چەناگەی ئالبێرتۆ و لە ژێر چاوەوە سەیرێکی کرد. سۆفیا درێژەی پێدا و وتی، دوێنێ لەلایەن باوکی هیلدەوە کارتێکی ترم بۆ هات. شتێک بەم مانایە نووسرابووە گەر کات بۆ سۆفیا یەک یا دوو هەفتە درێژە بکێشێ بەو مانایە نییە کە بۆ ئێمەش ئەوەندە دەخایەنێت. دیسان سۆفیا وتی، ئەمە هەر ئەو شتەیە کە دەربارەی خودا باست کرد. سۆفیا لە ناوچاوانی ئالبێرتۆدا هەستی بە ڕقوقین دەکرد. ئالبێرتۆ وتی ئەم پیاوە هیچ شەرمی نییە. سۆفیا بە باشی لە مەبەستەکەی تێنەگەیشت. ئالبێرتۆ وتی بەداخەوە ئاکۆیناس وەکو ئەرستۆ سەبارەت بە ژنان هەر ئەو بۆچوونەی هەبوو. ئەڵبەت لە یادتە کە ئەرستۆ ژنانی بە پیاوانی ناتەواو دەزانی. هەروەها بیری دەکردەوە کە منداڵان تەنها تایبەتمەندی پیاویان تێدایە. هۆکارەکەی دەگەڕێنێتەوە بۆ ئەوەی ژن وەردەگرێت و هیچ کارێکی تر ناکات، بەڵام پیاو هەڵسوڕێنەر و بەرهەمهێنەرە. بە وتەی ئاکۆیناس ئەم بۆچوونانە هاوشێوەی کتێبی پیرۆزە، بۆ نموونە دەڵێت ژن لە پەراسووی لای چەپی پیاو دروستکراوە. چ بازگەلێکی بێ سەر و بەرەیە! جێی سەرنجە کە بزانیت یەکەی تۆوی شیردەرەکان مەبەست ئەو بەشە لە گیاندارانە کە زاوزێ دەکەن، تا هەزار و هەشت سەد و بیست و حەوت نەدۆزرایەوە، کەواتە سەیر نییە خەڵکانێک وایان بیر دەکردەوە کە پیاو هێزی خوڵقێنەر و گیانپێدانە لە زاوزێدا. لەگەڵ ئەوەشدا ئاکۆیناس دەیوت جەستەی ژن لە جەستەی پیاو کەم نرخترە. بەڵام لە لایەکی ترەوە دەیوت ڕۆحی ژن و پیاو هاوشانی یەکترن و لە بەهەشت و جەهەنەمدا ژن و پیاو یەکسانن چونکە تەواوی جیاوازی جەستەیان لەناو دەچێت. چ دڵخۆش بووە لە دەورەی وۆستادا هیچ فەیلەسوفێکی ژن نەبووە؟ کلیساکان لە سەدەکانی وۆستادا بە سەختی لە ژێر دەسەڵاتی پیاواندا بوون، بەڵام ئەمە بەو مانایە نییە کە ژنی خاوەن فیکر نەبووە یەکێک لەوانە ناوی هیلدەگاری یا هیلدەگاردی خەڵکی بینگێن بووە. سۆفیا چاوەکانی بز کردە و وتی، ئەم ژنە لەگەڵ هیڵدەی خۆماندا پێوەندی هەیە؟ پرسیاری سەیر دەکەیت. هیڵدەگارد ژنێک بوو کە ژیانی دنیای بەجێهێشت و لە هەزار و نەوەد و هەشت تا هەزار و سەد و حەفتا و نۆ لە دۆڵی ڕایندا دەژیا. لەگەڵ ئەوەی کە ژن بوو وتاری بۆ خەڵک دەخوێندەوە و هەروەها نووسەر و پزیشک و ڕوەکناس و سرووشتناس بوو. ئەو نموونەیەکی بەرچاوە کە دیارە ژنان لە سەدەکانی وەستادا خەریکی زانست و چالاکی بوون. هێڵدە چی بەسەر هات؟ مەسیحییەکان و یەهوودیەکان لە کۆنەوە پێیان وابوو کە خودا تەنیا پیاو نییە، بەڵکو لایەنی ژنانەشی هەیە. هەر بۆیە کاتێک دەوترا دایکی سروشت کەواتە ژنانیش لە ڕۆخساری دروستکراوی خودادا بوون. لە یۆنان بەم لایەنەی خودایان دەوت سۆفیا، سۆفیا یا سۆفی بە واتای زاناییە. سۆفیا بە نیشانەی پێ خۆش بوون سەرێکی بزواند. بۆچی تاکو ئێستا کەس ئەوەی بۆ باس نەکردبوو؟ بۆچی خۆی پرسیاری لە مانای ناوەکەی نەکردبوو؟ ئالبێرتۆ درێژەی پێ دا وتی سۆفیا یا خودای دایکی سروشت لە تەواوی سەدەکانی وەستادا بۆ یەهودیەکان و مەسیحیەکان گرنگیەکی تایبەتی هەبوو. لە ڕۆژاوادا لە یادی خەڵک سڕایەوە تا کاتێک کە هیڵدەگارد پەیدا بوو. سۆفیا لە بەرگێکی زێڕین لە ناو خشڵ و خاودا زیندوو بۆوە و هیڵدەگارد ئەوی بە چاوی دڵ بینی. سۆفیا هەستایە سەر پێ، هیڵدەگارد سۆفیای بە چاوی دڵ دیبوو. لەوانەیە هیڵدەیش منی بە چاوی دڵ سەیر کردبێت. سۆفیا دانیشتەوە ئالبێرتۆ بۆ جاری سێیەم دەستی خستە سەر شانی سۆفیا. ئەمە شتێکە کە دەبێت لێی بکۆڵینەوە، بەڵام ئێستا کاژمێر لە یانزە تێپەڕیوە و تۆ دەبێت بگەڕێیتەوە بۆ ماڵ. خەریکین دەگەینە دەورانێکی نوێ. من لە داهاتوودا تۆ بانگێشت دەکەم بۆ دانیشتنێکی تر. هێرمس دێ بۆ باخەکەی ئێوە و تاکوو جێژوانەکەمان هاوڕێیت دەکات. ڕاهیبە نهێنیەکە ئەمەی وت و بەرەو دەرگای کڵیساکە بەڕێکەوت. سۆفیا لە شوێنی خۆی دامابوو ئێستاش بیری لە پێوەندی هێڵدەگارد و سۆفیا و هێڵدە و سۆفیا دەکردەوە. لەناکاو لە شوێنی خۆی هەستا و بەدوای ئالبێرتۆدا هەڵات و بەدەنگی بەرز پرسیاری کرد. لە سەدەکانی وەستادا ئالبێرتۆیەک نەبوو؟ ئالبێرتۆ لە خێرایی هەنگاوەکانی کەم کردە و سەری وەرگەڕاند و وتی، ئاکۆیناس مامۆستایەکی فەلسەفەی هەبوو بە ناوی ئالبێرتۆی گەورە، سەری دانەواند و لە ناو دەرگای کڵیسادا گوم بوو. سۆفیا ئەم وەڵامەی پێ کەم بوو بە دوایدا چووە ناو کڵیساکە، بەڵام هەموو شوێنێک تاریک بوو و ئالبێرتۆ دەڵێیت ببوو بە دڵۆپێکا و بە زەویدا ڕۆیشتبووە خوارەوە. کاتێک سۆفیا دەیویست لە کڵێسا بێتە دەر، چاوی بە وێنەیەکی مریەم کەوت، چووە بەردەمی و بە جوانی سەیری کرد. لە ناکاو چاوی کەوت بە دڵۆپێک لە سەر ڕوومەتی مریەم فرمێسک بوو. سۆفیا بە هەڵهاتن لە کلیساکە هاتە دەر و بەرەو ماڵی ئیوانا ڕۆیشت. سۆفیا کاتژمێر دوانزە گەیشتە ماڵی یووانا بەوەی هەڵاتنەوە هەناسەبڕکێی تووش ببوو یوانا لە حەوشەی خانووە زەردەکەیاندا چاوەڕوانی بوو. بە تووڕەیی و وتی، پێنج کاژمێرە ڕۆیشتووی. سۆفیا سەری بزواند، هەزار ساڵە ڕۆیشتووم. لە کوێ بووی؟ تۆ شێتی؟ دایکت نیو کاژمێر لەمەوبەر تەلەفۆنی کرد. تۆ چیت وەڵام دایەوە. وتم چویت بۆ دەرمانخانە. ئەویش وتی کاتێک گەڕایەوە تەلەفون بکە. بەڵام دەبوایە سەیری ڕوخساری دایک و باوکمت بکردایە کاتێک کاژمێر دە بە شیرقاوەی گەرمەوە هاتنە ژورەکەوە و شوێنەکەی تۆیان بە بەتاڵی چاو پێکەوت. چیت بەوان وت؟ دەستەوەستان مابووم، وتم لەگەڵ یەکدا کێشەمان بۆ هاتۆتە پێش و ئەویش چۆتەوە بۆ ماڵی خۆیان. کەوایە دەبێت زوو ئاشت بینەوە و ئاگادار بین کە دایکی من و دایک و باوکی تۆ ماوەیەک پێکەوە قسە نەکەن، بڵێیت بتوانین ئەم کارە بکەین؟ یوانی شانی هەڵتەکاند و دروست لەو کاتەدا باوکی یوانا بە عەرەبانەکەیەوە لە سوچی دیوارەکەوە دەرکەوت. جل و بەرگی کارکردنی لەبەردا بوو، خەریک بوو گەڵا و پەل و پۆی ساڵی پێشووی کۆ دەکردەوە و لەگەڵ چاوپێکەوتنیان وتی. زۆر باشە، کەواتە پێکەوە ئاشت بوونەوە. منیش کارەکەم تەواو بوو، تەنانەت لەسەر قادرمەی ژێرزەمینیشدا گەڵایەک نەماوە. سۆفیا وتی زۆر باشە کەواتە دەتوانین شیر و قاوەیەکی گەرم لە جیاتی ناو ژووری خەوتن لێرەدا بخۆین. باوکی ئیوانا بزەیەکی ساختە هاتە سەر لێوی. ئیوانا پێی سەیر بوو خێزانی سۆفیا لە چەنەبازیدا لە خێزانی ئەوان لە پێشتر بوون. ئیوانا ببوورە. بە مێشکم داهات منیش لەم نهێنی کاریەدا هاوبەش بم. ناتەوێ پێم بڵێی چی ڕووی داوە؟ پێت دەڵێم، بەڵام بەو مەرجەی کە تا ماڵی خۆمان بە پێ بڕۆین، چونکە دایک و باوکت نابێت ئاگاداری ئەم باسانە بن. بۆچی نابێت ئاگادار بن؟ سۆفیا وەڵامی ئەو پرسیارەی نەدایەو وتی، من دوێ شەو کەم خەوتووم. شتێکی تریش ئەوەیە وا دیارە هەر کارێک ئێمە دەیکەین هیڵدە لێی ئاگادارە. بەرەو کۆڵانی کلور بە ڕێکەوتن و بەو مانای کە بە چاوی دڵ لە نهێنیەکان ئاگادار بێت؟ لەوانەیە، لەوانەی شەوانە بێت. یوانا ڕقی لەم هەموو نهێنیکاریەی سۆفیا دەخواردەوە. یوانا وتی، بەڵام ئەوە نابێتە هۆی ئەوەی کە باوکی هیڵدە ئەو هەموو کارتەی بۆ کەپرەکە ناردبێت. قەبوڵی دەکەم کە ئەمە خاڵێکی لاوازی ئەم فیکرەیە. ناتەوێت پێم بڵێیت لە کوێ بوویت؟ سۆفیا دڵی خۆی بۆ کردەوە تەواوی داستانی فەیلەسوف و وانەکانی فەلسەفەی بۆ یوانا گێڕایەوە. بەڵێنی لێ وەرگر کە باسەکان تەنیا لە لای خۆی بێت، ماوەیەک بە بێدەنگی ڕۆیشتن کاتێک گەیشتە کۆڵانی کلور یوانا وتی، من بە هیچ جۆرێکم پێشهاتەم پێ خۆش نییە. لە بەردەم ماڵی سۆفیادا بوون کە یوانا ویستی بگەڕێتەوە بۆ ماڵی خۆیان. سۆفیاش لە وەڵامدا وتی، کەس نایەوێت تۆ پێت خۆش بێت. فەلسەفە گاڵتەی ناو منداڵان نییە، وا دەزانی لە قوتابخانە فێرمان دەکەن کە ئێمە کێین و لە کوێوە هاتووین؟ بەڵام ئەم پرسیارانە هیچ وەڵامێکمان هیچ وەڵامێکیان نییە. بەڵێ وایە بەڵام لە قوتابخانە تەنانەت فێرمان ناکەن کە پرسیار لەو شتانەش بکەین. سۆفیا چووە ژوورەوە بەرەو چێشخانەکە هەنگاوی نا چاوی کەوت بە مێزەکە کە خواردنی لەسەر دانرابوو دایکی پرسیاری نەکرد کە بۆچی لە ماڵی واناوە تەلەفونی نەکردووە. دوای خواردنی نیوەڕۆ سۆفیا وتی، دەچم کەمێک دەنوو. نەیشاردەوە کە لە ماڵی وانا هیچ نەخەوتووە، کە ئەڵبەت بۆ شەوانێکی ئاوا ئاساییە. پێش خەوتن سەیرێکی ئاوێنە برینجییەکەی کرد کە ئێستا لەسەر دیواری هۆدەکەی ئەو هەڵواسرابوو. سەرەتا ڕوخساری سپی و شەکەتی خۆی دی، بەڵام لەناکاو لە پشت ڕوخساری خۆیەوە ڕوخسارێکی بێ ڕەنگی تر دەرکەوت و سۆفیا هەناسەیەکی بەرزی هەڵکێشا لەوانەیە دیسان خەیاڵ بکاتەوە. ئەندامەکانی ڕوخساری خۆی بە باشی سەیر کرد، قژێک کە بە هیچ شێوەیەک بێجگە لە حاڵەتی خۆی دەرنەدەهات. بەڵام لە پشت ئەم ڕوخسارەوە سێبەری کچێکی تر دیار بوو، لە ناکاو وێنەکەی تر بە خێرایی چاوەکانی دەتروکاند. دەڵێی دەیویست بە سۆفیا بسەڵمێنێ کە خەیاڵی نەکردووە و ئەم خەیاڵە چەند چرکەیەک زۆرتر درێژەی نەکێشا و وێنەی ڕوخساری کچەکە لە ناو ئاوێنەکەدا سڕایەوە. سۆفیا لەسەر تەختەکەی دانیشت دڵنیا بوو کە وێنەی ناو ئاوێنەکە ڕوخساری هیڵدەیە. وێنەی ئەوی کاتێک چووبوو بۆ کەپری سەر گورد لە سەر پێناسی قوتابخانەکەی دیبوو. ئەمە هەرەو کچە بوو کە لە ناو ئاوێنەکەدا دەرکەوت. سەیر نییە هەر کاتێک زۆر برسی دەبێت ئەم شتە ڕەمزییانە بۆی ڕوو ئەدات. هەر بەو هۆیەوە بوو لە دوایدا پرسیاری لە خۆی دەکرد ئایا بە ڕاستی شتێکی وا ڕووی داوە؟ جلەکانی خستە سەر کورسیەکە و چووە ناو جێگەکەیەوە و زۆر زوو خەوی لێ کەوت، خەوێکی سەیری دی کە هەمووی لە یاد مایەوە. خەوی دی لە باخێکی گەورەدا وەستاوە باخەکە بە سەرەوخوارییەکی زۆر لێژەوە کە کەپرێکی بچووکی قایەقی لێ بوو کۆتایی دەهات. لە کەناری دەریاچەکەیدا کچێکی لاوی قشکاڵ دانیشتبوو سەیری دەریای دەکرد. سۆفیا لە سەرەولێژەکەوە هاتە خوار و چووە پەنای کچەکە و دانیشت. بەڵام وا دیار بوو کچەکە ئەوی نەدیبوو، سۆفیا خۆی پێ ناساند، من سۆفیام. بەڵام کچەکە نە دەنگی بیست و نە چاوی پێی کەوت. لە ناکاو سۆفیا گوێی لە دەنگێک بوو کە وتی هیڵدا. کچەکە بە پەلە شوێنی خۆی هەستا و بەرەو خانوویەک هەڵات کەواتە نە نابینا بوو نە کەڕ. پیاوێکی تەمەن مامناوەندی بە کاوەخۆیی بەرەو کچەکە دەهات و جلوبەرگێکی خۆڵەمێشی لە بەر دابوو. کڵاوێکی شینی لە سەر دابوو کچەکە دەستی کردە ملی پیاوەکە و ئەویش بۆ چەند جارێک بە دەوری خۆیدا خولاندیەوە. سۆفیا لەو شوێنەی کە کچەکە دانیشتبوو چاوی بە ملوانکەیەکی زێڕی بچووک کەوت کە لە سەر زەوی کەوتبوو. ملوانکەکەی هەڵگرت و لە دەستیدا ڕایگرت لەو کاتەدا لە خەون بێدار بووەوە. سۆفیا سەیری کاژمێری کرد و کاژمێر خەوتبوو. لە سەر تەختەکەی دانیشت و بیری لە خەونەکە کردەوە. ئەوەندە لە ڕاستی نزیک بوو کە دەتگوت بە ڕاستی ڕووی داوە. دڵنیایش بوو کە ئەو خانووەی کەنار دەریا بوونی ڕاستەقینەی هەبوو. ئایا لەو وێنە نەدەچوو کە بە دیواری کەپری سەر گوردەوە هەڵواسرابوو؟ بەهەرحاڵ کچی ناو خەوەکەی هیلدە مۆلێر کناک بوو. پیاوەکەش باوکی بوو کە لە لوبنانەوە گەڕابووە، پیاوێک کە سۆفیا لە خەوەکەدا دیبووی زۆر لە ئاربێرتۆ کناکس دەچوو. هەستا و تەختەکەی ڕێک پێ کرد و لەناکاو لەژێر سەرینەکەیدا ملوانکەیەکی زێڕی دۆزییەوە، چوار مێخ، خاچێکی عیسای پێوە بوو، لە پشت چوار مێخەکەوە سێ پیتەڵ کەنرابوو، ه و میم و کاف. سۆفیا لەوە پێشیش خەوی دۆزینەوەی خەزنەی دیبوو، بەڵام ئەمە بۆ یەکەمین جار بوو بێت بە ڕاستی. هەستا وتی شەیتان بە دوور بێت. خەریک بوو شێت دەبوو. دەرگای کۆمێدەکەی کردە و ملوانکەکەی خستە تاقمی سەرەوە پاڵ مل پێچ و گۆرەوی و پۆستکارد